والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين إمان داراني بريز معلوم إلهي همولايك ژیانی مرۆڤ لەسەر زەویدا ئەو چەند ساڵی کە دەژی ناتوانێت لە شوێنێکا بێ کەس نەبینێ بە تەنها بێ مرۆڤ کائینێکی کۆمەڵایەتیە و خی پەروەردگار وای دروست کردووە ناتوانێت بە تەنها ژیانی بەسەر بەرێ لە ناو کۆمەلگادا دەژی بە بێگومانیش لە ناو کۆمەڵگادا ژیان هەمووی هەر ڕێک و پێکی نابێ، هەمووی هەر خۆشی نابێ. زۆر جار سروشتی ژیان وایە، گرفتت بۆ دروست دەبێ، موشکیلە دروست دەبێ، ناکۆکی لە نێوان کەسەکاندا لە نزیک و دوور دروست دەبێ و هیچ ناکۆکییەکیش نییە حەلی نەبێ. بەڵام ئەو حەلە دوو ڕێگا هەیە، یان پەنابردنە بۆ ئارەزووەکانی مرۆڤ، ئینسان چۆنی پێ خۆش بوو پەلامار بدا و حەلی موشکیلەی خۆی بکا، یان بگەڕێتەوە بۆ سەرچاوەیەکی دەستووری، بگەڕێتەوە بۆ دادگا و قانوون کە چارەسەری ئەو کێشەی بە ڕێک و پێکی و بە بێ دەردیسەر بۆ بکا. بە کورتی دەمەوێ لەم جومعەیەدا لەم وتارەدا بە پشتیوانی خوای پەروەدگار، بۆ خۆم و بۆ جەنابتان باسی دادگا و حاکم و قانون بکەم کە وەکو پێویست لە وڵاتی ئێمەدا گوێی پێ نادرێ کە بەداخەوە نیشانەی پێشکەوتنی هەر کۆمەڵگا و میللەتێک ڕێزگرتنی قانونە و سەروەری یاسا و دادگایە لەو وڵاتەدا هەر وڵاتێک هەر میللەتێک ڕێزی قانون نەگرێ موشکیلەکانی بە عەشوائیی و بە پەلاماردانی یەکتر حەل کا، نەگەڕێتەوە بۆ بنەما قانوونییەکان و بۆ بەردەمی بەڕێز دادوەر و دادگا، سەرلێشێواو دەبێ، تووشی فیتنە دەبێ، ماڵوێرانتر دەبێ لەو ماڵوێرانەی کە بەسەری هاتووە. پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم یەکێک لە سەحابە هەرە خۆشەویست و دڵسۆزەکانی ئیمامی عەلییە. ئیمامی عەلی ڕەزا و ڕەحمەتی خوای لێ پەروەردگاری لێ بێ، ئامۆزای پێغەمبەرە صلی اللە علیه وسلم. هەموو ژیانی لەگەڵ پێغەمبەر صلی اللە علیە وسلم بەسەر بردووە چونکە تا پێغەمبەر مناڵ بوو لە ماڵی ئەوان بەخێو دەکرا کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بوو بە خاوەنی ژن و مناڵ عەلی هێنایە ماڵی خۆیان بەخێوی کرد و دواتر فاتیمەی خۆشەویستی خۆی کچی خۆی پێشکەش کرد ئەم حەزەتی عەلیە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەوەندە خۆشی ویستووە فەرموویەتی یا علی ئەتەڕضا ئەن تەکونە منی بمنزلەتی هارون من موسی ئەوەندە حەزرەتی عەلی خۆش ویستووە و بە سەحابەکانی دەفەرموو من آذی علییا فقد آذانی هەر کەسێک ئازاری دڵی حەزرەتی عەلی بدا ئازاری دڵی منی داوە کە پێغەمبەری خوام صلی سلم یعنی ئەو خصوصیەتە تایبەتیەی پێ بەخشیوە کەچی ڕۆژێکیان بانگی ئیمامی عەلی دەکاو دەفەرمێ ئەی عەلی وەرە کارێکی تایبەتم پێتە دەفەرمێ ئەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە خزمەتدام فەرمووی هەستە کەلوپەل و بار و بنە پێچەوانەوە بەرەو وڵاتی یەمەن بڕۆ ئەی پێغەمبەری خوا صلی سەلم بە جێت بێڵم من لە مناڵیەوە کە چاوم کردوێتەوە لە خزمەتی تۆدام ئێمە بەیەکەوە ژیانمان بەسەر بردووە تۆ هەم ئامۆزامی هەم پێغەمبەر و پێشەوامی هەم مامۆستا و ڕابەرمی هەم خەزورمی وەڵاهی من یەک دەقە بەبێ تۆ ئیدارە ناکەم چۆن ئێستا شاری مەدینەش بە جێ بێڵم مزگەوتی پێغەمبەر صلی اللە علیە وسلم بەجێ بێڵم ئەو مزگەوتەی کە یەک نوێژ تێیدا گەر خوا بەنسیبت کا بەقەدەر ئەوە خێرە هەزار نوێژت لەم مزگەوتەیا کردبێ هەزار نوێژ لەم مزگەوتەیا بەقەدەر یەک نوێژی مزگەوتی مەدینە خێری هەیە سبحان اللە ئەی پێغەمبەری خوا ئەو کارە دەبێ ئەوەندە گەورە بێ من تۆش و مەدینەش و مزگەوتیشی بۆ بەجێ بێڵم فەرمووی بەڵێ کارێکی زۆر گەورەیە فەرمووی چی ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی بڕۆ بۆ وڵاتی یەمەن دەتکەم بە حاکم و قازی دادگا لەو وڵاتەدا قازی نێوانی خەڵک بۆ مشکلی حەلک خەڵک بە شەرعی خوا حەلکە حەزەتی علی مەیلە و خۆ دزینەوەیەکی پێ دیار بوو فەرمووی ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئەنا حەدیث السینی من زۆر تازەلاو و مناڵکارم قازیەتیش تەجروبەی ژیانی دەوێ من تازە پێدەگەم دووەمیان، ولا علم لی بالقضاء، من وەکو پێویستیش ڕەم بێت نەتوانم قازیەتی و مەحکەمە و دادگا بەڕێوە بەرم. پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی دوو دوعات بۆ دەکەم، ان اللە سیهدی قلبک، خوا دڵت وا ڕووناک دەکاتەوە هیچ موشکیلەیەکت لێ حەل نابێ. دووەمیان، ویثبت لسانک، زمانێکی وا پاراو و ڕاگیراوت دەداتێ کەس بەرامبەر قسەکانت خۆی ناگرێ و قەناعەت دەکا. بڕۆ بە پشتیوانی خوا ئەو وڵاتە پێویستیان بە قازی و بە مەحکەمە و بە دادگایە بڕۆ بۆ ئەوێ و ببە بە قازی و حاکمی وڵاتی یەمەن سبحان الله ئەو دوو دوعای بۆ کرد فەرمی خوا هیدایەتی دڵی بدەی خوا دڵی ڕووناکەی خوا زمانی پاراوکەی جا ئینسان قازی حاکم ئەگە هەموو قانونی لەبەر بێ هەموو علمی پێ بێت دڵی ڕووناک نەبێ و زمانی پاراو نەبێ ناتوانێت قەزاوە لە بینی خەڵکا بکە کە ڕۆیشت پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی یەک شتیشت پێ بڵێم ئەمەت قەت لە یاد نەچێ فلا تقضین حتی تسمع من الآخر کما سمعت من الأول هەر وەختێ دوو کەس هاتن ناکۆکیان هەبوو لەسەر شتێک ئامان ئەی عەلی ئەم قسەیەت لەبیر نەچێ قەت نەچی وڵامی یەکیان بدەیەوە حەتا گوێت لە یەکیان گرت بەرامبەرەکەش بانگ کەی و وەکو ئەوەی یەکەم گوێ لە دووەمیش بگری حەتا قسەی هەردووکیان نەویستی نەچی بە هیچ کەسێ بڵێی حەق بە تۆیە یان ناحەقتە ئەبێ گوێ لە هەردووکیان بگری ئەم قسەیەت بەسەو بڕۆ سبحان اللە حەزرەتی عەلی بە چاوی پڕ لە فرمێسکەوە پێغەمبەری خوا صلی سەلم بەجێ هێشت و ئەبێ ئەو کارەش ئەوەندە گەورەیە ئەوەندە پیرۆزە ناتوانێ بە زمانی شە بە دەزی شارەتی دەکرد و زمانی بە حساب قسەی نەدەکرد دەفەرمێ ئەوانەی کە لەگەڵی بوون ئیمامی عەلی فەرمووی ئاوە دڵت چی وتیان ئەوە لەگەڵ کابرایەکە ناکۆکی و شەڕی بوو لەسەر مڵچێک لەسەر شتێک کابرا دارێکی هەڵگرت و بە پشتە سەری کێشاوە و ئێستا ئەم زمانی لە وەستاوە زمانی لاڵ بووە فەرمووی پێشتر زمانی فەسیح بوو وتیان ئەرە وەڵا هیچ عەیبی نەبوو ئێستا ئەی پێغەمبەری خوا وەها ئەی ئیمامی عەلی هاتۆ بە شەرعی خوا و پێغەمبەر صلی سەلم داوای مافی خۆی دەکا زمانی نەماوە بۆتە نیوە ئینسان لە شەرعیشا کەسێک ببێتە هۆی لە کارکەوتنی زمانی ئینسانێک ئەبێن نیوەی خوێنی ئینسانێک یعنی تقریبا ئێستا نیو ملیۆن دۆلار دەکا بیداتێ کابرا ساڵی دنیای بکردای ئەو بڕە تەواو نەدەبوو کابراش وتی ئەی پێ ئەی ئیمام ئەی پێشەوای موسڵمانان ئەی قازی ئەی دادگا وەڵاهی من بە حاڵ چیلکەیەک بوو پێم کێشا باوەڕ بکەم بێ ئەم کابرایە بوختانم پێ دەکا زمانی لاڵ نەبووە بەڵام خۆی خۆی لاڵ کردووە پشکنینیش وەکو ئێستا نەبوو خۆ ئەشیعی بۆ بگری فەحسی بۆ بکەی مختبەرات نەبووە سبحان الله دوعای پێغمبەر صلی الله علیه و سلم امام علی یەکسەر بەو ڕووناکی مێشکی فەرمووی زمانی ئەم پیاوەم بۆ دەربێنن نەشتەرێکم بۆ بێنن وەکو دەم موسێکی گەورە نەشتەرێک کوتیان بۆچی فەرمووی ئیشم بەوەیە بەزمانی کابرای داکرد خوێنی ڕە سوور و گەش و ئاڵی لێ هات فەرمووی ئەم پیاوە درۆ دەکا خۆی خۆی لاڵ کردووە وتیان بەچی ئەزانی فەرمووی ئەگەر زمانی لاڵ ببوویایە و تەئسیری لە زمانی بکردایە خوێنی کە لە زمانیدا خوێنی ڕەش دەبوو فەرمووی سبحان اللە خوێنەکە ڕەش دەبوو چونکە دەمارێک کە لە مێشکەوە بۆ زمانێک خەلەلی تێدەکەوت و خوێنەکە وەک پێویست هاتوچۆی نەدەکرد ئەو خوێنەی لە مێشکەوە بۆ زمانی ئەم پیاوە دێ عەیبی نێو ئەم پیاوە خۆی لاڵ کردووە کابرای ئیعترافی کرد کە بوختانی بۆ کردووە لاڵ نەبووبوو یەکسەر ئەو دادگایی بڕاندەوە بەبێ ئەوەی کەوا مافی کەس بخورێ یان کە زوڵمی لێ بکرێ جارێکی تریان هەر لە وڵاتی یەمەن مناڵێکیان هێنا دوو سەری هەبوو دوو سنگی هەبوو سبحان اللە چوار پەلی هەبوو چوار دەست دوو سنگی هەبوو بەڵام لە خوارەوە لە ناوشی بەرەژێر بوو بۆ بە یەک ئینسان دوو قاچی هەبوو ئەم مناڵە دوو سەر و دوو سنگ و چوار قاچ و دوو قاچە سبحان الله شتێکی عجیب کە ئێستاش زۆر جا مناڵ ئاوا لە دایک دەبێ پەنا بەخوا کە مناڵ بوو ساغ و سەلامت بوو سوزدەی شکر بۆ خوا بەرە چانێ مناڵی ئاوا بە نوقسانی بەو دیمەنە کە هەموو ڕۆژێ مردنێکت دێتەوە یاد ئەوە فەزڵی خوایە کە لەگەڵی کردووی مناڵت سەلامەتە ئەم مناڵیان هێنا فەرمووی گرفتی چییە وتیانەی پێغەمبەری خوا ئەمە باوکیان کە ئەم دیمەنەی بینی و ئەو مناڵە بەو حاڵە لەدایک بوو وەکو بڵێی جەڵدە لێدا و بەلادا هات و مرد ئێستا سەروەت و سامان و مڵکێکی زۆری هەیە و کۆمەڵە خوشک و برای تریشیان هەن ئەم منداڵە ئایا ئەگەر میراتەکە دابەش بکرێ ئەمانە بەقەدەر دوو کەسیان بۆ دادەندرێ یان بەقەدەر کەسێک ئاخر بەڕاستی پرسیارێکی ئیحراجە ئەمانە دوو مرۆڤن یان یەک مرۆڤن چونکە بە دوو قاچ دەڕۆن بەس لە سەرەوە دوو مرۆڤن حەزەتی عەلی فەرمووی لێیان گەڕێن حەتا خەو بەلایاندا دەبا و دەخەون لە کتوپڕە هاوارێکیان بەسەرا بکەن بڵێ هەستە لە خەو ئەگەر هەردووکیان بە یەک کەڕە لە خەو هەستان و بە ئاگا هاتن میراتی یەک کەسیان بۆ دانێن ئەگەر یەکیان بە خەبەر هات و یەکیان بە خەبەر نەهات ئەمانە دوو مرۆڤی جیاواز مرۆڤ میراتی دوو کەسیان بۆ دانێن سبحان اللە چ قازیەک دەتوانێ بیر لەوە بکاتەوە دوعای پێغەمبەرە صلی الله وسلم ان الله سيهدي قلبك خوا ڕووناچێک دەخاتە ئەو دڵەتەوە ئەی علی یەکسەر مشکیلەکان حل دەبن بەڕاستی علمی ئەمڕۆ ئەوە دەسەلمێنێ ئێستا زانست دوای 1432 ساڵ دەڵێ فعلەن وایە ئەگەر هاوارێکت لێکردن هەردووکیان بە یەکەوە بەخەبەر هاتن دوو مرۆڤی جیاوازن ئێستا قانونی ئەم سەردەمە زانستی طب، طبی قانونی و پزیشکی دادوەریش ئەو قسەی ئیمامی عەلی پەسند دەکا و دەگەڕێتەوە بۆ ئەو مەڕجەعە ئاینیە ئیسلامیە کە خەلیفەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم جێبەجێی کرد هەر لە زەمانی ئیمامی عومەردا ئیمامی عەلیدا ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ کاتێک کە دادوەر بوو کە قازی بوو ماڵێک بە پڕتاو خۆیان کرد بە دادگادا لەو کاتەدا کە خۆیان کرد بە دادگادا کێشەی ئەوەیان هەبوو ئەم ماڵە بووکێکیان هەبووە شەش مانگە گواستراوەتەوە کەچی مناڵی بووە خەڵکی دەرو دراوسێ و خزم و کەسوکار کردبوویان بە هەرا ئەم مناڵە هی ئەم خێزانە نیە هی ئەم ژنە نیە پەنا بەخوا زینای کردووە ئەینا چۆن بە شەش مانگ ئەم مناڵە هاتە سەر دونیا بە پڕتاو خۆیان کرد بە دادگادا ئەها چاکیان کرد کە خۆیان کرد بە دادگادا قەت کێشە لەخۆ پەلامار مەدە زەلام کوژی بڕۆ بە دادگا پەلەیان نەکرد ئافرەتەکەیان نەکوشت چوون بۆ دادگا دەفەرمێ لەو کاتەدا ئیمامی عومەریش لەوێ بوو فەرمووی جا وەڵا مەگەر ڕەجم بکرێ ئەمە ژنی مێردارە مێردی هەبووە هاوسەری هەبوو و زینای کردبێ ئیمامی عەلی فەرمووی پەلە مەکە قوربان ئەزانم جەنابت وەک من شارەزای قورئانی بەڵام ڕووداوەکە ئەوەندە کوتوپڕە جاری وایە قازی نابێ کوتوپڕ بڕیار بدا فەرمووی ئەی چی بکەین فەرمووی لە قورئانە ئەم کێشەیە حەل دەکرێت خوا لە قورئانە لە سورەتی بەقەرەدا دەفەرمێ والوالدات یوڕضیعن اولادهن حولین کاملین دایک دوو ساڵی تەواو بیست و چوار مانگ بۆی هەیە شیر بدا بە منداڵ لە ئایەتێش کەشدا لە سورەتی احقاف ئایەتی پانزەدا دەفەرمێ وحمله وفصاله ثلاثون شهرا ماوەی شیر خواردن و حملی ناو سک کۆرپە هەڵگرتن بە سک سی مانگە ئەی حەزرەتی عومەر سەیرکە سی بیست و چواری لێدەرکە بیست و چوار مانگ ئەمێنێتەوە شەش مانگ کەواتە ئەم ئافرەتە هیچ تاوانێکی نەکردوە بە نەصی قورئان بە شەش مانگی منداڵەکەی لەدایک بووە هەموو دەستیان بەردایە وانێ و دەستیان شل بوو وتیان وەڵاهی نەمانزانی قورئان ئەوەی تێدایە لە کتوپڕی ڕووداوەکەدا ها گەڕانەوە بۆ دادگا چەند چاکە ئەوەی تۆ خەریکە کتوپڕ ڕووداوێک کەسێ تۆمەتبار کەی بیکوژی بڵێی داوێن پیسی کردوە لە قورئانا هەیە بەڵام دادوەر دەیدۆزێتەوە کە منێ عیلمی من و تۆی پێ نییە لەو ڕووداوە ڕزگاریان بوو. هەر لەو نموونەی دادگایانەی کەوا ئیمامی عەلی حوکمێکی زۆر دادپەروەرانەی بێوێنەی تێدا کردووە، پیاوێک بیستبوویەوە کە کەس گەنجێکی سەرکەش و هەرزەکار دوور لە گەنجانی مزگەوت و دوور لە ڕووی ئەوان، لە ناو کۆمەڵە خەڵکا وتبووی ئەمشەو ئیحتیلام بووم شەیتانی بووم بە داکی فڵان کەسەوە. ئەم قسە نابەجێیەی بڵاو کردەوە و کابرا بیستێەوە، بەڵام نەچوو پەلاماری دا. ئەو زەمەنە ئەو زەمەنە نەچوو پەلاماری دا وتی دادگا هەیە حاکم هەیە چوو لای ئیمامی عەلی شکاتی لێ کرد کوتی ئەو سوکایەتی پێ کردووم و لەناو خەڵکا وتویەتی بە دایکی فڵان کەسەوە ئیحتیلام بووم لە خەوا حەزرەتی عەلی فەرمووی بانگی کەن شورتە و پۆلیس چوو هێنایان و گرتیان و بانگیان کرد بۆ دادگا فەرموویان جا چی بەسەرا دەڵێی؟ خمە لە خەوێکا وتوویەتی، بەڵام قسەکەی نابەجێیە. فەرمووی بیبەن ڕۆژێکی زۆر گەرمای بە شیددەت پشتی ڕووت کەن و پشتی لە ڕۆژ بێ، با هەموو لەشی پێستی هەڵدا لە گەرمانا. فەرمووی سێبەرەکەشی دیاری کەن، بە کابرا وتی بڕۆ سەد قامچی لە پشتی لە سێبەری ئەم پیاوە دە، لە سێبەرەکەی دە نەک لە خۆی. وتی، جا قوربان چی لە سێبەری دەم؟ خۆ ئازاری پێ ناگا. دەی فەرموو ئەگەر ئازار بە سێبەر نەگا، ئەی دایکی تۆ چی پێ دەگا لە خەوی ئەوە؟ بەڵام عوقوبەیە دەم، بۆی هەم تەمبێ بێ لەبەر چاوی خەڵکا، هەم گەرماش ئازاری بدا و پشتی ڕووت کاتەوە، توێکڵی پشتی لێ کاتەوە لەسەر ئەو قسە نابەجێی کە لەناو خەڵکا گێڕاویەتیەوە. فەرمووی، وەڵڵاهی خەوەکەی ئەو وەکوو ئەوەیە لە سێبەرەکەی ئەو بدەی بە دار. ئیتر دڵت گەر نەگرێ و گەنجەکە دڵی قەناعەتی کرد فیتنەیەکە کوژایەوە کۆتایی پێ هات. بەڵێ دادگا ئەگەر عەدالەت بێ پێغەمبەر صلی اللە وسلم مەدحی کردووە، ان اللە مع القاضی ما لم یجر، خوای گەورە لەگەڵ قازی و حاکمی دادپەروەرە هەتا ئەو کاتەی ستەم دەکا، خۆشەویستی خوایە حاکم چونکە عەدالەت لەنێوان خەڵکا بەرپا دەکا، بەڵام ئادابی قازیشمان ئاگا لێ بێ، ئێمە موسڵمانین کە دێینە مزگەوت ئەمە هەدیە بێ و دیاری مزگەوت بێ بۆ دادوەرەکان، بۆ قازیە بەڕێزەکان، بۆ حاکم و ئەوانەی مەجلیسی حوکمڕانی لە وڵاتا دەگێڕن کە خەڵک دەچێتە بەر دادگاکەیان یەکەمیان دەبێ ئەهلی قەزا، ئەهلی مەحکەمە بزانن مەحکەمەکەی ئەوان لە هەموو مەجلیسێک پیرۆزترە. سەیری شەرع کە، لە شەرعا دەفەرمێ حاکم کە چوو بۆ دادگا خەڵک چاوەڕێیەتی، چاوەڕێی هاتنی حاکمن، نابێت ڕوو لە کەس کا و سەلام بە تایبەت لە کەسێک بکا بەڵام بۆی هەیە سەلام لە هەموویان کا و سەلامی خوا لە هەمووتان بێ بەڵام بۆی نیە لەگەڵ بەشەرێکا تەوقە بکا لە ناو دیوانی دادگادا یان سەلامی تایبەتی لێ بکا نەوەکو کابرا بڵێ وەخوا حاکم زۆر ڕێزی من دەگرێ چونکە ئەوانە بۆ کێشە هاتوون بۆ وێ کە چۆ ژووریشەوە لەسەر مێزی دادگادانیش نابێ ئەوانەی چوونە ژوورەوە سەلام لە حاکم بکەن سبحان اللە سەلام لە هەموو شوێنێکا سوننەتە ئیلا لە مەجلیسی عیبادەتدا نەبێ هاتی ئەم مزگەوتە کەسێ قورئانی دەخوێن سەلامی لێ مەکە چاکتر وایە سەلام نەکەی با قورئان خوێنەکەی لێ تێک نەچێ کەسێ دەرسی عیلمی دەکوتەوە مامۆستایەک سەلامی لێ مەکە با دەرسەکەی لێ تێک نەچێ دەفەرمێن مەجلیسی حاکمیش مەجلیسی عیبادەت و خواناسیە مەجلیسی مزگەوت و عیبادەتە نابێت سەلامی لێ بکەی بەڵام ئەگەر سەلامیان کرد بە نەزانی حاکم بۆی هەیە جوابی داتەوە ئەگەر جوابی نەداتەوە گوناحبار نابێ حاکم لە ژوورەوە لە لای هەموو کاربەدەستێ سەلام دەکرێ ئیلا لە مەجلیسی حاکما نەبێ وەی کەس ئومێدێکی پێ نەبێ بڵێ لایەنگری من دەکا ڕێزی گرتووم مەجلیسی حاکم لە هەموو مەجلیسێک موقەدەسترە وە لە هەموو دایرەیەک پیرۆزترە حاڵەتی دووەم ئەبێ حاڵەتی دەروونی قازی و حاکم تەواو بێ لە وەحتی مەحکەمەدا پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی لا یقضی القاضی وهو غضبان ئەو وەختەی حاکم تووڕەیە بۆی نیە حکم بدا کە مەلیسەکەی بە دڵ نەبوو تووڕە بوو، دەبێت دەستی بگرن بڵێن جەلابجارە بوەستە. نابێت لە تووڕەییدا هیچ حوکمێک دەرکا. لە شەریعەتی ئیسلامدا نابێت حاکم لەو وەختەیا تینووی بێ. بۆیە لە ڕەمەزاناندا بە زمانی بەڕۆژووەوە نابێت حوکم بدا، چونکە نەوەک تینوێتی بەر چاوی تاریک کردبێ. نابێت برسییەکی وا بێت لە برسانا پەلەی بێ خێرام دادگاکە کۆتایی پێ بێنێ و خۆ بگەیەنێتەوە ماڵ و بۆ نان خواردن دەبێت تێر بێ. نابێت ژوورەکەی ئەوەندە گەرم بێ ئازاری بدا بڕواتە دەرەوە خێرا. نابێت ئەوەندە سەرما بێ پەلە بکا قەزاوەتەکە تەواو بێ. نابێ قەلەق بێ و کێشەی خێزانی لە ماڵێ هەبێ ئەگەر دادوەر بزاندرا کێشەی خێزانی هەیە بێت لە دادگا لا ببرێ هەتا کێشەکەی بۆ حەل دەکرێ نەوەک ڕقی ماڵی خۆی بەسەر خەڵکا بڕێژێ سبحان اللە ئەمە هەموو تەنزیمات کراوە لە شەریعەتی ئیسلامیدا سێیەمیان دەبێ هەردوو تەرەف وەکو یەک تەماشاکا نابێت لەسەر کورسی دانیشێنێت لەلای ڕاست و چەپیەوە چونکە وا دەزانرێت ئەوەی لەلای ڕاستەوە دانیشت فەزڵی هەیە بەسەر لای چەپا ئەبێت هەردووکیان لەدواوە لە تەنیشت یەکەوە لەسەر یەک مێز دانیشن بەرامبەر یەک بەرامبەر بە قازی بن نابێت یەکیان ڕاست و چەپ بکا دەبینی یەکیان بستێک لێی نزیکترە لە حاکم ئەبێتە نادادپەروەری ئەبێ وەکو یەک تەماشایان کا وەکو یەک قسەیان لەگەڵ بکا بە یەک زمان لەویان توڕە بوو لەویش توڕە بێ بەو هێمنی قسەی کرد لەویش هێمنی قسە بکا وەکو یەک گوێ لێ ئەو سەعاتێ مۆڵەتیەدا بۆ قسەکردن نابێ ئەو دە دەقە ئەبێ وەکو یەق گوێیان لێ بگرێ دوو کەسی زۆر گەورە لە ئاینی ئیسلامدا تووشی کێشە بوون یەکیان حەزرەتی عومەری کوڕی خەتابە وابزام غەنی عن التعریفە کە وتت ئیمامی عومەر ڕەمزی عەدالەت پێویست ناکات وەسفی بکەی دووەمیان ئوبەیەی کوڕی کەعبە کە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموو والله ئوبەیە خوا لە ئاسمانەوە بە جوبریلا جوابی بۆ ناردم بچم گوێ لە قورئان خوێندنی تۆ بگرم فەرمووی ئەسەممانی ڕەبی ئەی پێغەمبەری خوا خوا لەو ئاسمانەوە ناوی منی لە لای تو بەهێنا فەرمووی ئەرە وەڵڵاهی خوا ناوی تۆی برد سبحان الله ئەم دوانەش مرۆڤن لەسەر شتێک نیزاعیان بۆ پەیدا بوو زۆر ئاساییە ئینسان تووشی نیزاع ببێ هیچ عیبیش نییە بچێتە دادگا چوونە دادگا دادگا زەیدی کوڕی ثابتی سەحابەی بەڕێزی پێغەمبەری خوای لێبوو صلی الله علیه وسلم دەفەرمێ لەو کاتەدا جاو کاتە قەنەفە و مێز و کورسی نەبوو لەسەر ئەرز دانیشتون کە دانیشتن لەبەر ڕێزی حەزرەتی عومەر، زەیدی کوڕی سابت کە قازی و حاکم بوو پشتێکی بۆ دانا، حەزرەتی عومەر هەستا لە مەجلیسەکە فەرمووی، ئەم مەحکەمەیە ستەمی تێدا دەکرێ. فەرمووی، قوربان جان خۆ ئێستا هیچم نەوتووە، تۆ چوزانی ستەم دەکرێ؟ فەرمووی، پشتیت بۆ من دانا و بۆ ئەوت دانەنا. ئەمە فەرق کردنە لە بەینی ئەوە. من هەر چەند خەلیفەم ئێستا، هەر چەند سەرۆکی دەوڵەتم، بەڵام لە مەیدانی دادگادا هاووڵاتیم. نابێ فەرقم بکرێ لەگەڵ هاوڵاتیەکی سادەدا. سبحان اللە مەجلیسەکەی بەجێهێشت، قازیەکی تریان لە شوێنەکەی دانا. فەرمووی فەرقی خەڵکت کرد، پشتێکت بۆ ئەو دانا و ڕێزی بەرامبەرەکەت وەکو پێویست نەگرت. ئەمە دادگا خەلەلی تێکەوت. نابێ قازی هەدیە وەربگرێ، بۆی چاوبەرەژێری خەڵک نەبێ، ئەبێ حکومەت ئەوەندە معاشی بداتێ هەدیەی خەڵکی پێویست نەبێ. چونکە کە هەدیە هاتە گۆڕێ کابرا بیری هەدیەکەی کەوتەوە ڕۆژێ لە دادگادا دەبینی چاوبەرە ژێری دەبێ و دڵی مەیل دەکا بەلایدا نابێ قازی هەدیە لە خەڵک وەرگرێ نابێ قسەیان پێشکەوێ بڵێ مەبەستی جەنابت ئەوە بوو نابێ بڵێ بڵێ بەس قسە بکە و من گوێم لێتە شەشەمیان بۆی هەیە سوڵحیان لە بەینا بکا بڵێ پێش ئەوەی بڕیاری دادگا بخوێنمەوە بەوە خۆتان ڕێک ناکەون حەزرەتی عومەر ئامۆژگاری قازیەکانی دەکرد دەیفەرموو ان فصل القضاء یورث بینهم الضغائن، وەڵایی کاتێک کە دادوەر بڕیاری دا و بە مەحکەمە لە دادگا چوونە دەرەوە دڵەکان گەردیان تێدا پەیدا دەبێت دەڵێن مەحکەمە دای بەو و نەیدا بە من بەس کە بە سوڵح چوویە دەرەوە ڕێک کەوتین بۆ خۆمان ڕێک کەوتین هیچیان خۆیان بە مەغدور نازانن زۆر جوانە حاکم ئەگەر لەو دوو کەسەی ڕابینی ئەهلی پیاوەتی و مەردایەتی و گوێ گرتنن بڵێ وەرن با سوڵحتان بکەم تۆ کەمێک لە حەقی خۆت تۆش کەمێ لە حەقی خۆت با بڕیار و فەقەرەی دادگا و مەحکەمەتان بەسەرا تەنفیز نەکەم بە سوڵح ڕێککەون پێم خۆشە حاکم بۆی هەیە ئەم سوڵحەش بکا حەوتەم پێویستە پاسەوان لە پشتیەوە هەبێ دەست لەسەر چەک زۆر سامناکانە بوەستن نابێ مەجلیسی حاکم مەجلیسێکی سادە و ساکار و بێ جورئەتی بێ لە هەموو شوێنێکا قەدەغەکراوە تەکەبورە ئینسان حیمایە ئاوا دەست لەسەر خەنجەر و چەک بەرامبەر مەسئول ڕاوەستێ لە مەجلیسی قەزادا خوا پێی خۆشە بۆی هەیبەتی مەجلیسی قەزا هەبێ کابرا نەتوانێ بڵێ ئەمە ئەمە قازیە، ئەمە حاکمە، بڕوا بکە ئەگەر بێ گوێیی بکەم و خەلەلێک لە مەحکەمەکەیا دروست کەم، تەمبێم دەکا. ها چەند چەکدار لە پشت ئێوە وەستاون و چەند لەبەر دەرگا وەستاون؟ ئەبێ مەجلیسی قەزا هەیبەتی هەبێ، هەیمەنەی هەبێ. کاتب شتەکان بنووسێ، هەرچی قسەیەکی کرد کاتبێکی راستگۆ ئامادە بێ بینووسێ، نەوەک کابرا لە ئیقراری خۆی دوایی پەشیمان بێتەوە. نابێ لە مزگەوتا بێ نابێ لە مزگەوتا بێ چونکە مزگەوت شوێنی دەنگ بەرزکردنەوە و لەغوە نییە ئەنواع خەڵک ڕوو لەوێ دەکا ئەبێ شوێنێک بێ بینایەک بێ جوانترین بینا بێ کە من لێرەوە وەکو دڵسۆزی دەڵێم گلەییم هەیە دەستیان خۆش بێ کە حکومەت دادگا و کاتب عەدلی بۆ پیرەمەگروون هێناوە بەڵام وەڵاهی جێی خەلەلە ئەو بینا جوانانە هەبن دادگا کە پیرۆزترین و موقەدەسترین شوێنە لە کرێچی ماڵاندا بێ لەناو کۆڵاندا بێ، لە ژووری خراپدا بێ، شوێنی تەنگەبەر بێ، ئەبێ باشترین بینای لە لەسەر بودجەی حکومەت بۆ دابین بکرێ و لە فراوانترین شوێندا بێ، شوێنێکی دڵگیر بێ، هەتا لە قانوونی نێودەوڵەتیدا دەڵێ ئەبێ شوێنی مەحکەمە هەمووی سەوزایی و پارک و باخەوانی بێ، هەمووی ئاو و فوارە بێ، کابرا کە دڵی تەنگە ئەو دیمەنەی بینی تۆزە دڵی دەکرێتەوە. نەک تەپ و تۆز کیلۆیە تۆز هەڵمژێ هەتا ئەچێتە ژووری مەحکەمەوە ئەوەی دەشیزانێ لەبیری دەچێتەوە ئەوە خەلەلێکە لە دادگادا لەڕووی شەریعەتی ئیسلامیەوە کە ئاماژەی پێ بکەین نابێ بە پێوە بێ و حکم بدا نابێ قازی لە کاتی حکمکردنا لە شریعەتی ئیسلامیدا دەفەرمێ پیاسە بکا و بڵێ تۆ مەغدوری ئەوانە دەبێت دانیشێ لەسەر کورسیەکەی بێ یان پشتی بە کۆڵەکەیەکەوە دابێ ڕێک ڕووی لەوان بێ بەردەوام سەیریان کا چونکە جاری وایە بە یەک ئاماژەی چاو تێدەگات کە زوڵمی کردو کێ فێڵ دەکا و کێ نادادگەرە، بۆیە بە پێوە ڕۆیشتن و پیاسەکردن لە کاتی مەحکەمەدا بۆ حاکم حەرامە و لێی قەدەغە دەکرێ. بۆی هەیە لە شاهیدەکان بکۆڵێتەوە. ئەبێ لە شاهیدەکان بکۆڵێتەوە هەرچی کوتی شاهیدی ئەدەم نابێ ئەبێ داوا بکا لە شورتە لە ئاسایش بڵێ مەلەفی ئەم پیاوەم بۆ دەرکە بزانە ڕابردووی تا چەند پاکە دز نییە درۆزن نییە بوختانچی نییە فەرهودچی نییە بوە بۆ دینارێک سەد سوێند و تەڵاق ناخوا لە بازاڕا سەیری ئەرشیفی ئەم پیاوەم بۆ بکەن مافی خۆیەتی ئەگە گەورەترین کەس بێ شاهیدەکە قاضی القضاد گەورەی هەموو قازیان ئەبو یوسف تەلەبەی ئیمام ئەبو حەنیفە ڕزا ڕەحمەتی خوای لێبێ لەسەر مێزی دادگا دانیشتبوو دوو کەس کێشەیان بوو یەکیان داوای شاهیدی لێکرا ئەبو یوسف فەرمووی، بڕۆ شاهیدەکەت بانکە. کە هات، کابرایەک بوو مەسئولی عەسکەری هەموو لەشکری ئیسلامی ئەو سەردەمە بوو. سوپاسالاری لەشکری ئیسلام بوو. یانی لە ئامر لیوا و ئەوانە گەورەتر بوو. کە هات وتی، من شاهیدی ئەدەم، ئەو کێشەیەم ئاوا ئاگای لێیە. فەرمووی، تۆ بە شاهید ناشێی لە دادگادا. قازی بەو سوپاسالارەی لەشکری ئیسلامی وت، تۆ بە شاهید ناشێی. وتی، بۆ؟ وتی، لەبەرئەوەی ڕۆژێک لە خزمەت خەلیفە هاڕونە ڕەشیدا من لەوێ بووم. گوێم لێ بوو تۆ کوتت قوربان من خزمەتکاری جەنابتم و عەبدی جەنابتم جا ئەگەر خزمەتکار بی و عەبد بی عەبد بە شاید ناشێ چونکە ئازاد نییە خزمەتکاری خەڵکە ئەگەر ڕاست بکەی بە شاید ناشێ ئەگەر درۆش بکەی درۆزن بە شاید ناشێ بڕۆ دەرەوە لە مەحکەمە تۆ بە کەڵکی شاهیدی نایەی چوش کاتی کرد لای هاڕونە ڕەشی وتی من سوپاس سالاری هەموو لەشکر هەموو فەرماندەیی پێشمەرگە لە بەردەستی منایە کەچێ قازی دەری کردم لە مەحکەمە بە شایدم ناگرێ هاڕونە ڕەشید چوو وتی بۆ وتی حاڵەکەی ئاوایە ئەگەر ڕاست بە عەبدە بە شاین ناشێ ئەگەر درۆ بکا درۆزنە درۆزنیش بە شاین ناشێ من ئەوەم بە گوێ خۆم لێ بیستووە مەلەفی پاک نیە ئەم پیاوە لە ڕووی شاهیدیەوە قسەیەکی نابەجێ بە دەمیا هاتووە هاڕونە ڕەشی کوتی ئەی ئەگەر ڕۆژێ من بێمە دادگاها جەنابی قازی دەبێ من بە شاید وەرگیرێم کوتی قوربان نەوەڵڵا ئێستا شایدی بدەی تۆش بە شاید وەرناگیرێی وتی بۆ وتی لەبەرەوەی تا ئێستا لە مزگەوتا بۆ جەماعەتێک نەهاتووی بەشداری مسلمانان کەی جمعە و جمعە دێناو خەڵک پیاوی متەکەبیریش لە دادگادا بە شاین ناشێ ئەگەر هەر وەختێک لەگەڵ خەڵکا لانی کەم سێ فەرزەی مزگەوت لە پێنج فەرزەکە هاتی ئەگەر بەیانیان و عیشاش لە ترسی گیانی خۆت بۆت نەکرا بە شاهید وەرت دەگرم بەڵام تا کۆمەڵە فەرز لە مزگەوتا نەبین دەی قەسەم بە خوا خەلیفەش بی بە شاهید وەرناگری لە دادگادا سبحان اللە ئەو جورئەتەی حاکم لە ئیسلامدا ئاوا بێم نەتانە شاهید ڕەت دەکاتەوە پێش مەحکەمە بۆی هەیە ئامۆژگاریان بکە چونکە پیامبەر صلی الله کە دوو کەس دەچوونە شەرع دەیفەرموو تکاتان لێ دەکەم ئێوە دێن بۆ لای من قسەی خۆتان دەکەن ولعل بعضکم ان یکون الحن بحجته من بعض لەوانەیە یەکێکتان زمانی پاراوتر بێ لێزانتر بێ زۆرزانتر بێ محامیەکەی زیرەکتر بێ ناعەدالەتیەکەیە گرفتەکە خەتای ئەوە بەڵام وا بە جوانی دەی ڕازێنێتەوە قەناعەت بە حاکم دەکا کە ئەمە وایە وانیە وەڵاهی من زاهیر دەبینم قسەکانی ئێوەو محامیەکە دەبیستم ئەگە بڕیاری مەحکەمەشتان بۆ دەرچوو من کە پێغەمبەری خوام وتم حەق بە تۆیە بەڵام تۆ خۆت زانیت حەق بە تۆ نییە ئەمە بوختانە و درۆیە و هەڵبەستراوە وەری مەگرە چونکە بڕیاری حاکم حەرام حەڵاڵ ناکا ئەها ئیوە بە سەختەچیانە تاپۆیەک دەردێنێ دەڵێ وەڵا حاکم بڕیاری دا مادام خۆت دەزانی ناڕاستە مادام محامیەکە دەزانێت بە فرت و فێڵ و بە دۆزینەوەی کۆمەڵی ڕێگای نالەبار ئەم مەحکەمەی بردۆتەوە با حاکمیش حەڵاڵی کا هەر حەرامە فەرمووی قەتعەیەک لە ئاگری جەهەنەمی بۆ دەنووسرێ ئامۆژگاری شاهیدەکان بکا پێش ئەوەی شاهیدی بدەن فەرموودەی پێغەمبەر صلی اللە علیه و سلم بۆیان بخوێنێتەوە بڵێ پێغەمبەری خوا فەرموویەتی لن تزول قدم شاهد الزور حتى يوجب الله له النار پەنا بەخوا پێ صلی الله فەرمووی هەر وەختێک کەسێ شاهیدی دا شاهیدی بە درۆی دا لە محکمەدا دەیزانی وا نییە و شاهیدێکی بە درۆی دا فەرمووی هێستا قاچی لە محکمە نەهێناوەتە دەرەوە خوا دەفەرمێت جەهەنەمی بۆ واجب بوو جەهەننەمی بۆ واجب بووە گەر ئەو پێستی نێو چاوانی بە بەرماڵەوە بڕوا لەسەر ئەو شاهیدی بە درۆیە لە مەحکەمە نایەتە دەرەوە حەتتا ئەبێ بزانێت جەهەننەمی خوای بۆ واجب بوو پەنا بەخوا حاکم ئەمەی بە بیر بێنێتەوە بۆی شاهیدەکە ئەگەر درۆ بکە بە ئاگا بێتەوە با جەهەننەم بۆ خۆی لە پێناوی خەڵکا مسۆگەر نەکا ئەگەر کەسێ سوێندی درا حاکم بە ئاگای بێنێتەوە بڵێ ئاگادار بە ئەگەر مافی خۆتە سوێند هیچ گوناه نییە ئێستا هیوات وایە حەقیشم بێ سوێند ناخۆم نا ئەگە حەقت بوو بە دڵی خۆت دەتزانی حەقتە زوڵم لە خەڵک ناکەی بەو سوێندە مافی خۆت دەگێڕیەوە هەر ئەوە ئایە وەک لە مزگەوتا قورئانێک هەڵگری و ماچی کەی زیارەتێکی قورئانە و هیچ گوناهێکی تر نیە بەڵکو خێریشە بەڵکو خێریشە زیارەتێکی قورئانی پیرۆز دەکەی حەقی خۆت داوا دەکەیەوە بەڵام بیترسێنە پێ سەڵ سەلەم فەرمووی هەر کەسێ سوێند بەو قورئانە و کەلامی خوا بخوا بە درۆ بیخوا أوجب الله له النار وحرم عليه الجنة دەچێتە ئاگری دۆزەخەوە و خوا بەهەشتی لەسەر حەرام دەکا سەحابەیەک دیارە ئەو شتانە خوارد ڕووی دابێ فەرمووی وەئین کان شیئا یسیرا یا رسول اللە ئەگەر کەسێک سوێندی بەدرۆی لەسەر شتێکی زۆر بچکۆلە خواردبێ هەروا بایی دوو سەد و پەنجا یەک بێ بایی درهەمێک بێ بایی دۆلارێک بێ ئەوەندە شتەکە بچووک بێ فەرمووی، وان کان قضیبا من اراک، فەرمووی سیواکتان بینیوە، سیواک کە لە دەمی وەردەدەی سوننەتە، فەرمووی تاڵە سیواک ها تاڵەکانی لێک دەبنەوە، بەقەدەر ئەو تاڵە سیواک بە سوێندی بە درۆ بێتە ماڵتەوە خوا بەهەشتت لەسەر حەرام دەکا، چونکە بەو سوێندە بە درۆیە تۆ کەلامی خوات بەکارهێنا بۆی مافی خەڵک پێشێل کەی، ئەبێ قازی ئەمانەیان پێ بڵێ، بڵێ ئامان بەهەشتی خوا لەسەر خۆت حەرام مەکە بۆ دونیا، بەڵام کوا قازیەکانی ئەمڕۆ ئەو شتانە دەڵێن بە خەڵک خۆزگە بگەڕانایەوە بۆ دینی ئیسلام قازی دەبێت زیرەک بێ جاری وایە مادەی قانونی گومان لێکراوێک ئاشکرا ناکا بەڵام ئەگە قازی زیرەک بێ حاکم زیرەک بێ ئاشکرای دەکا لە زمانی قازی دادپەروەر و زیرەک ئیاسی کوڕی معاویە کە قازیەکی مەشهور و حاکمێکی مەشهورە لە مێژوودا کەسێک چوو بەلای شکاتی کرد وتی قوربان وەڵایی پارەو پوڵێکم هەبوو فڵان کەس زۆر لێی ئەمین بووم پارەکەم دایە بۆم هەڵگرێ ئێستا پێویستمە دەڵێ پارەت نەداومێ هیچی نەوت لەسەر فەرموودەکەی پیامبەر صلی الله علیه و سلم فەرمووی هەتا بەرامبەرەکەشت دێ بەرامبەر هات و فەرمووی ئەم پیاوە دعوایەکی وای لەسەرت هەیە وتی قوربان هیچی لەسەرم نییە سوێن دەخۆم بەخوا کە پارەی لای من نییە بە کابرا وتی ئەم پارەیە لە کوێدایە وتی قوربان لای درەختە گەورەکە ها دارە گەورەکە حاکم نەیزانی داری گەورە لە کوێ بەس کابرا بۆ خۆی زانی فەموی دێ قەیناکە کاکە کە دۆ داواکاری داواکارت لەسرە داوای پارە لێ دەکەن تۆ لێرە دانیشە براکەم تۆش بڕۆ بۆ لای دارە گەورەکە کە بۆ خۆ دەیڵێی لەوانەیە پارە نەدابێ بەم پیاوە لەوانەیە پارەکە لەوێ شار بێتەوە بڕۆ دەوری دارەکە تۆزێ هەڵکەنە تۆزێ خۆت بخافڵێنە بەڵکو خوا بەرچاوت ڕۆشنکە شتێکت بێ بیرکەوتێت بەڵکو ئەم پیاوە نەبوو بێ پیاوەکە کچی زۆر چاکە لەسەر ئەمری قازی ڕۆیشت لەسەر ئەمری ئییاسی کوڕی مەعاویەی حاکم بۆ لای دارە گەورەکەی کە بۆ خۆی دەیزانی لەوێ پارەکەی داوە بەم یەک سەعاتی زیاتر پێچوو ئەم هەر خەریکی مەحکەمە و جوابدانەوەی خەڵکە لە کتوپڕا بە کابرا وت ئەرێ تۆ بڵێ ڕەفیقەکەت کە ئێستا لێرە بوو گەیشتبێتە لای دارە گەورەکە تی نەوەڵا قوربان هێشتا نەیگەیشتووەتێ ماوێتی بە سەعاتێ ڕێگا نایگەیە فەرمووی دە پارەکەت لایە کابرا حەپەسا وتی چۆن؟ فەرمووی ئەی باشە من نازانم دارە گەورەکە کامەیە، دیارە تۆ لەلای ئەو دارە گەورە ئەو پارە لە پیاوەکە وەرگرتووە، ئەینا چۆن دەزانی دارەکە لە کوێیە؟ کابرا هەر چەند لارەملی کرد فەرمووی پێویست ناکا ئینکاری بکەی، لەو قافەیا گرتی. کابرا کە خەیاڵی ڕۆیشت بوو یەک پرسیاری لێ کرد، یەکسەر بەبێ بەڵگەیەکی تر کابرا ئەنجا دانی پێدایانە کە پارەکەی لەو شوێنە لێ وەرگرتووە. ئەمە زیرەکی حاکمە، ئەوەندە بە جورئەت و بە لێزانانە لە کتوپڕێکا لە پرسیارێکا تۆمەتبار دەدۆزێتەوە. بەڕاستی قازیەکان حاکمەکانی ئێمە ئەگەر بگەڕێنەوە بۆ مێژووی ئیسلام دەتوان کۆمەڵە گرفتی خەڵکی ئەگەر لە قانونیشان نەدۆزرێتەوە بە زیرەکی و زەکاوەتی خۆیان بدۆزنەوە کۆتایی وتارەکەم بەوە دێنم بۆیە ئەم باسەم وروژان پێتان بڵێم یەکەم ئاین ئاینی ئیسلام دینی هەڵبژێدراوی خوای پەروەردگار هەر دینی مزگەوت نییە گەلێک کەسی زۆرزان یان نەزان جایان زۆرزانە یان نەزانە بە خەڵک باسی دەکات کاکە ئیسلامەتی دوڕکە نوێژی خۆتە لە بەینی خۆت و پەروەردگارتان نەوەڵڵا ئیسلامەتی ئەم قوڕئانە پیرۆزە ئەو سوننەتی پێغەمبەرە سڵ عەلەیهی وسەلەم ئەم مێژووە پڕشنگدارە دینی دونیایە دینی قیامەتە دینی بازاڕە دینی فەلاحەتە دینی مەحکەمە و قەزاوەتە هەر وەختێ بەو حوکمە بەو قوڕئانە پیرۆزە و بەو دینی ئیسلامە کرا خەڵک مافی نافەوتێ کەواتە ئیسلام دینی دادگایە دینێکە کێشەکانی خەڵک حەل دەکا دووەمیان، ئیسلام وەکو لە ئامۆژگاریەکەی پێغەمبەری خوادا صلی اللە وسلم بۆ حضرتی علی فەرمووی، هەتا کەسێک تۆمەتبار دەکرێت تا ئەویش گوێی لێ نەگیرێ، هەتا هەردوو کەس لە مەحکەمە ئامادە نەبن نابێ بڕیار بۆ کەس بدرێ، نابێ حاکم بە پێوە بێ، نابێ لە بازاڕدا بێ. لێرەدا ئەم ڕوونکردنەوەیە دەدەم، بەداخەوەم جاری وا ئێمە ناتوانین بچینە بازاڕ، کابرا لە ناو بازاڕە لە گەرمەی شت کڕینە لە معامەلەدا مامۆستا پرسیارێکم هەیە ئەرێ میرات چۆن دابەش دەکرێ؟ ئەرێ دەبێت لەو میراتە من ئەوەندەم بەرکەوێت لەو موڵکە ئەرێ تەڵاقم کەوتبێ یان نا برا بەڕێزەکانم ئەها دەڵێ حاکم ئەگەر هەستا پیاسای دەکەر حوکمەکەی لەغوە ئەمە لە مەحکەمەدا ئەبێت دانیشتوو بێ ئەبێ هەردووکیان بەرامبەری بن یەک ووشە هەر مەلایەک جواب داتەوە هەڵەی کردووە ئێمە زۆر جار پرسیار لە میراتە بەتایبەت ئەمڕۆ مەسەلەی ئەم زەوی و زارە باوەڕکە خەڵک هەموو خەریکە لێک بێتە دوژمن ئێمە ئاگامان لێیەتی جاران بەوە خوا ڕەحمی کرد بوو موڵکی لادێ پارەی نەدەکرد ئێستا موڵکی وا کە کەس نەیدەویست بە چەند دەفتەر معامەلەی لەسەر دەکرێ ئەمجا خەڵک هەموو دەمی لە یەک کردۆتەوە هەمووی ژن و پیاو و خوشک و برا و داک و ئامۆزا هەمووی داوای میرات دەکا هەمووی داوای میراتی یەکتر دەکا ئەمە لە مەلا مەپرسە لە من مەپرسە هەی یانزە و نیوی شەو تەلەفۆن دەکا خەیاڵ بردوویەتیەوە ئێستا باوکی ماوە دەیمرێنێ ئەگەر باوکم مرد ئەبێت چەندم لەو میراتە بەرکەوێت برا مەبە تەلەفۆن چۆن دەکرێ ئەبێت لە دیوانی جەنابی حاکما ئامادەبی ئەگەر باسی میراتت هەیە عەریزەیەک بنوسە بڵێ من کێشەیەکم هەیە دەمەوێت حەقی خۆم وەرگرم چونکە حاکم هەموان دەبینێ داوا لە نفوس دەکا ئەڵێ ئەم پیاوە کە مردوە چەند کەسی لە پاش بەجێماوە ئەها جاری وا فێڵ لە مەلا دەکرێت دەڵێ قوربان چوار برا بووین بەڵام برایەکیان پێشتر بردو منداڵی هەتیوی لە پاش بەجێ ماون مامۆستای بێ ئاگا دوو کتێبی خوێندۆتەوە مەلا لەگەڵ ڕێزم بۆ خۆمان و بۆ هەموو مەلایەک ئەڵێ وەڵا لە مەسەبی مامی شافعیدا مردوو میرا لە مردوو ناگرێت تازە ئەو کوڕە پێش بابی مردووە ئاخر کاکی من مامۆستا تۆ یەک کتێبت خوێندۆتەوە وەرە سەد کتێب بخوێنەوە هەموو فیقی ئیسلامی مدەوەن بخوێنەوە ئەگەر کابرا مردبێش بە مەسەبەکانی تر منداڵەکانی هەر میرا لە باپیریان دەگرن تۆ بۆ مەحرومیان دەکەی بە نەزانی؟ نەخێر بیانگێڕەوە بۆ لای حاکم، چونکە حاکم هەموو مەسەلەکە دەبینێ، هەموو میراتگرەکان دەبینێ، هەموو وەرەقەکەی لەبەر دەستایە. پاشەڕۆژ هەرچەند تۆ مافی خوشکەکەت بدەی، بەیانی خوانەناسێک بە خوشکە فەقیرحاڵەکەت بڵێ زانی براکەت زوڵمی لێ کردی مافی خۆی نەدایە؟ کە خوشکەکەت مرد خوارزاکانت، خوشکەزاکانت دەڵێن وەڵای خاڵم فێڵی لێ کردین، ئەو هەموو ماڵەی دایکمی خوارد. بەڵام ئەگەر چویتە مەحکەمە کاغەزێکی ئاوا مۆرکراوت پێ بوو منەتت بە کەس نیە ئەڵێەوە جەنابی حاکم لە دادوەریدا بە پێی قانون و شەرع بەشی کردوە و مۆری لەسەر لێداوە هیچ کەس مافی ئەوەی نیە بوختان بۆ کەس بکا هیچ کەس مافی ئەوەی نیە بڵێم بەشم خوراوە مناڵەکان پاشە ڕۆژ لە یەکتر ببن بە دوژمن لەبەرەوە بگەڕێنەوە بۆ دادگا بگڕێنەوە ئەمڕۆ زۆر خەڵک هەیە کابرا زۆر خۆی بە وارع دەزانە مامۆستا حاکم هەمووی کافرن ئەو قانونە قانونی کوفرە من هەوەندە لەگەڵ قانونم هەتا پابەندی شەریعەتی ئیسلامی بێ بەڵام بڕواتان بێت لە مەسەلەی میراتا قانون زۆر باشتر لە شەرعی مەلا شتەکان یەکلا دەکاتەوە چونکە هەموو ڕوانگەکان دەبینێ چونکە بە هەموو مەزهەبە ئیسلامیەکان ئیش دەکات لە چوارچێوەی شەرع ناچێتە دەرێ ناچێ ئەوەی کە ئێستا خەڵکێک کە وا بە حاکم و بە دادگا دەڵێ و دڵە بڕوام پێی نییە سەیر دەکەی کابرا داکی هەیە بابی هەیە ملی بە نۆتەوە ناوڕێتەوە ئەوەندە زل و زیندوە کەچی وایە ئەستا لە ژیانی خۆیدا مراندویانە سەیر دەکەم مڵک دەفرۆشرێ و دابەش دەکرێ و بەشی ئەوی لێ دەدرێ وەڵاهی پیاوێک بە حساب زۆر خۆی بە خواناس دەزانێ مامۆستا مڵکێکمان فرۆشتوە ی بە هەشت دەفتەر بەو خوایە کولی خوشکێکم دوو وەرەقەی خۆیم داوەتێ توخوا تۆ وەرە لە هەشت دەفتەر جا دەڵێی بەو خوایە کولی خوشکێکم دەی خوا لێ وتم وەڵا برا خوا لێت بەزیان نەکا ئەگە خێریان پێ بکەی خێریان پێ ناشێ ئەگە مافی خۆیان بدەیە بڕۆ بە دادگا بزانە چەند خوشکت هەیە چەند خوشکە زات هەیە چەند برات هەیە معقولە لە هەشت دەفتەرا تۆ دەوری دە وەرەقە لێ زایە کردووە ئەوکەی کە دەموو خسۆ دەیگیفانتەوە لە مزگەوتی شا خۆت بە پیاوێکی وارع و خواناس نیشان دەی ئەمجا وای حاکم کافرە و دادگا کافرە و حکومەت گەندەڵە. نەخێر بڕۆ بۆ دادگا، دادگا پەیوەندی بە حکومەتی گەندەڵیشەوە نییە، چونکە ئەوە مادەیەکی قانوونییە بە مادەکان ڕەفتار دەکات، لە مەسەلەی تەڵا لەبەرئەوە تکام وایە کەس لە ئێمە نەپرسێ نە بە تەلەفۆن نە لە ماڵ نە لە مزگەوت لەسەر کێشەی میرات، ئیللا ئەو مەسەلانە دەبێ دادگایی یەکلایی بکاتەوە، چونکە مافی خەڵک دەخورێ. دووەم لە مەسەلەی تەڵاقە، تەڵاق بە تەلەفۆن جواب نادرێتەوە، تەڵاق لە مەریسی مەلادا نادرێ، ئەمڕۆ مەلایەکانی ئێمە بەداخەوە کوا ئێمە سوڵتەمان هەیە، وەڵڵا لیژنە فتواکانیش کۆمەڵە مەلای فەقیر حاڵ، ها لە حاکمە بێ کۆمەڵە چەکدار بە پشتە سەریەوە بە زەبر و زەنگ ڕاوەستا بێ، مەلاکانی ئێمە جاران ئەگە بیوتایوانێ بە پشت ملی ئەکێشا، ئێستا ئەو ئەگە بە مەلا نەکێشا لە لیژنەی فتوا خوا بکەم باشە ئەگە بە دڵی نەبوو، نەخێ بینێرەوە بۆ بەردەمی دادگا، چونکە قانوون سوڵتەیە دەتوانێ بیکاتە سجنەوە. لە دادگادا ئەگەر ژنێک تەڵاق بدرێ ماهرەیەکەی نافەوتێ ئەزاندرێ داخۆ ئەم پیاوە شێتە تەواوە تەواو نیە نەخۆشی دەروونی هەیە جاری وایە لەوانەیە بە زۆر ژنەکەی پێ تەڵاق دەن لەوانەیە ژنەکەیان ناچار کردبێ لە ترسی کەس و کاری لە لای مەلا بڵێت با تەڵاقم دا بەڵام لە ڕووی دادگادا کە ئەو هەموو هێز و چەکدارەی بینی سامی دەشکێ ئەزانی هێزێک هەیە دیفاعی لێ بکا پاشان وەرەقەیەکی ئاوا وەردەگرێ بە مۆرکراوی ڕۆژی عیدەکەی دەزاندرێ باوەڕتان بێت ژن کە لە لاکۆڵاندا تەڵاق درا نازانی کەی مارەی کەیەوە چونکە عیدەی دیار نییە بەس ئەگەر لە دادگا بوو دیارە پاشان ژن مارە کردن وەڵی پێش مەلا حەق وایە لە دادگادا پێتان ناخۆش نەبێت کە بڵێم وایە چونکە کۆمەڵێ فحوسات هەیە ئەمڕۆ گەنجێک لە خاریج دێتەوە جای وایە ئای دزاویە واللهی من ناچم بۆ ژن مارەکردن لە ترسی ئەوەی نەوەکو کچەکەی لێ مارەکەی و ئای دزاوی بێ و دوای ئای دزاویکە و حایب نەماڵەکەی بەرێ بەڵام جەنابی حاکم دەڵێ پێشەوەی لێت مارەکەم بڕۆ فەحسی خوێنت بکە بزانە داخۆ هیچ نەخۆشی لە لاشەتا نییە داخۆ هیچ گرفتێکت نیە داخۆ کەس معارزی ئەم ژن مارەکەت نیە کەس کێشەی لە سەری نیە هەموو مارەیەکە لە لە مستەمسەکێکا دەنوسرێ پاشەڕۆژ دیفاع لە ئافرەت و لە کوڕەکە دەکا لەبەر ئەوە با بگەڕێینەوە بۆ دادگا و دادگاش با ڕێز و حرمەتی خۆی پارێزێت دادگایەکی بێلایەن هیچ مەسئولێک هیچ کاربەدەستێک نەتوانێت بە تەلەفۆن بە کاغەز بە نامە تەداخولی ئیشی دادگا بکات دادگا سەروەری یاسا بەسەر هەمووانەوە بێ نەک لە ڕۆژنامەیەکە بەرپرسێکی باڵای ئەم حکومەتە یەکەم دڵسۆزی ئەم حکومەتەو ئەم حیزبی ئەم وڵاتەیە وەڵاهی دەڵێ من بۆ خۆم گلەییم لە حکومەت هەیە جاری وا هەیە بە زەختی مەسئولێکی گەورە کابرا جووتێ کۆتری دزیوە لێی ئاشکرا بووە حاکم شەش ساڵی حوکم داوە هەشە شەش سارەی دزیوە تا ئێستا نەگیراوە ئەخ ئەمە ناکرێ ئەمە خەڵک ئەمجا متمانەی بە مەحکەمە نامێنێ خەڵک بۆیە زۆر ناچێتە مەحکەمە ئەڵێ بە زەبری چەکەکەی خۆم مڵکەکەی خۆم دەستێنمەوە چونکە لەوە ئەچێ متمانەی بە مەحکەمە نەبێ ئەگەر مەحکەمە متمانەی لەناو خەڵکا پەیدا کردەوە و ئێمەش هەموومان بە عەشایەری هەڵمان نەکوتایە سەر یەک کێشەمان هەبوو زۆر بە لەسەر خۆی بڕۆ بۆ دادگا عەرزی حاڵی خۆت بکە و دادوەری بەڕێزیش ان شاءاللە بە شەریعەتی ئیسلام و بەو قانوونە بەڕێزەی کە لەبەر دەستی هاتی دادوەری کرد هەموومان لە بەڵاو موسیبەت ان شاءاللە بە دوور دەبین یا ربی خوایە رەحممان پێ بکەی خوایە لە شەرعەکەی خۆت شارەزامان کەی خوای پەروەردگار قانوونی قورئان لە ناوماندا حاکم بێ یاڕەبی خوایە توشی هەڵە نەبین لەو کاتەی گرفتێکمان بوایەتە پێش عاتیفە بەسەرمانا زاڵ نەبێ لەجیاتی مشکلەیەک بیکەین بە دوو وامان لێ بکەین میللەتێک بین شەرع پەروەر بین بگەڕێینەوە بۆ یاسا و خوایە یاسایەکی عەدالەتی موسڵمانانەی ئیسلام خوازانە لەم وڵاتی ئێمەدا حاکم بێ خوای پەروەردگار ئەو حاکمانەی ئەو قازیانەی کە دڵسۆزانە نەترسانە بوێرانە جەریئانە حکم دەکەن لەسەر مێزی دادگا خوای مۆفەقیان کەی خوایە دوعای پێغەمبەریان صلی اللە وسلم بۆ گیراکەی دڵیان ڕووناکەی زمانیان پاراوکەی جورئەتیان زیادکەی یا ربی خوایە ئەو کەسانی دڵسۆزن خوایە دڵسۆزن بە کەسوکاریان دڵسۆزن بە خوشک و برایان دڵسۆزن بە ماڵ و منداڵیان دڵسۆزن بە کۆمەڵگای مسلمان موفق و سەرکەوتویان کەی ئەو کەسانی غەشاوین فێڵاوین خوایە فێڵەکان بۆ سەر خۆیان بگێڕیەوە ئەو کەسانی چاکن خوایە چاکتریان کەی خوای پەروەردگار داوات لێ دەکەم عاقیبەتی هەموو لایەکمان خێر کەی خوای پەروەردگار لەم ڕۆژە موبارەکە و ئا ئەم کاتە پیرۆزەدا کە دوعای ان شاء اللە تیای گیرایە شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا ربی خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری ئەوەی مردووە یا ربی خوا لە گوناهی خۆش بی ئەوەی مردووی لە ماڵ چۆتە دەر و دڵ بەخەمە یا ربی خوا ئاسوودەی کەی خوای پەروەردگار سەبوری بدەی خوای گەورە ڕەحم بە دڵ و دەروونیان بکەی آمین آمین والحمد لله رب العالمین